لە کاتی هاتنە ژوورەوەی سۆنیادا ڕاز و میخین کە لەسەر یەکێک لە کورسیەکانی ڕاستکۆڵنییکۆڤ لەبەر دەرگاکە دانیشتبوو بۆ ئەوەی ڕێگا لە کچەکە نەگرێ هەستە لە پێشا ڕاسکۆڵنیکۆڤ ویستی گۆشەیەکی قەنەفەکە یعنی جێگاکەی زوسیمۆفی پیشان بدا بەڵام کە بیری کەوتەوە ئەم قەنەفەیە جێگایەکی زۆر خۆمانە و لە شوێنی خەڤ گەیشێتی خێرا ئاماژەی بۆ کورسیەکەی ڕازو میخین کرد هەر لەسەر هەمان قەنەفە کە زوسیمۆفی لەسەر دانیشتبوو ئاماژەی دایە ڕازو میخین وتی تۆیش لێرە دابنیشە. سۆنیا کە تا ڕادەیەک لە ترسا ئەلەرزی، دانیشت و بە شەرم و تەماشای هەردوو خانمەکەی کرد، دیار بوو کە خۆیشی لەوە نەئەگەیشت چۆن ئەبێ لە پاڵ ئەواندا دابنیشێ، کە ئەمەی بە بیردا هات ئەوەندە ترسا لە پڕێکدا هەستا و بە ناڕەحەتیەکی زۆر و زمانی گیرەوە ڕووی لە ڕاسکۆڵنیکۆف کرد و وتی. من من تەنیا بۆ دەقیقێک هاتووم داوای لێبردن لێکم کە زەحمەتم دای من لە لای کاترینە ئیڤانۆڤناوە هاتم چونکە کەسی تری نەبوو بینێرە تەلاتان کاترینا ئیڤانۆڤنا فەرمووی تکاتان لێ بکەم کە سبەی بەیانی بۆ ڕێوڕسمی ناشتنی باوکم کاتی نوێژ بێن بۆ گۆڕستانی مترۆ فانوسکی دوای ئەوەیش بۆ ماڵی خۆمان واتە بۆ نانی نێوڕۆ لە ماڵی ئەو بیت و ئەو شەرەفەی پێڕەوا ببینی فەرمووی تکاتان لێ بکەم سۆنیا زمانی گرتی و بێدەنگ بوو ڕاستکۆڵنی کۆفیش کەمێکەستا و ئەویش بە زمانی گیر و ڕستەی ناتەواوتی حتمما هەوڵە دەم بێم حتمما لە پرێکداوتی فەرمودابنیشە ئەبێت من لەگەڵ تا قسە بکەم تکایە ڕەنگە تۆ پەلت بێ تکایە دوو دەقیقم لە کاتی خۆت بدەرێ بەدەم وتەکانی و کورسەکەی لێنزی خستەوە و فەرمووی لێکرد سۆنیا دیسان دانیشتەوە، سەر لە نوێ بە شپرزەی و خەجاڵەتیەوە تەماشای دوو خانمەکەی کردەوە، لە پڕێکدا هەردوو چاوی لە زەویەکە بڕیەوە. دەم و چاوە ڕەنگ پەڕیوەکەی ڕاستکۆڵنییکۆڤ سوور داگەڕا وەگەوەی تەواوی بوونی سەر و بن بووبێ، چاوانی بوونە پشکۆ، پاشان بە دەنگێکی کۆک و پتەوتی دایکە گیان. ئەمە خاتوو سۆنیا سمیۆنۆڤنا مارمیلادۆڤایە، کچی هەمان مارمیلادۆڤای بەدبەخت کە دوێنێ شەو هەر لە بەردەمی مندا ئەسپەکان ورد و خاشیان کرد من لەبارەیەوە قسەم بۆ کردوون پۆلخەریا ئەلکساندرۆڤنا نیگایەکی سۆنیای کرد و کەمێک چاوی تروکان لەگەڵ هەموو ناخۆشیەکانی خۆیدا بەرامبەر بە نیگا سەخت و سەرکەشەکانی ڕودای کوڕی بە هیچ جۆرێک دەیتوانی دەستبەرداری ئەو تام و چێژە ببێ دنیایش زۆر بە وردی لە دەم و چاوی کچە داماوەکە ڕامە بە سەرسامی و پیایدا هەڵی ڕوانی سۆنیا کە گوێ لە پێناسەکەی خۆی بوو بەرامبەریان چاوی هەڵبڕی بەڵام زیاتر شپرزە بوو ڕاستکۆڵنییکۆف بە پەلە پێیوت منویستم لێت بپرسم کاری ئەمڕۆتان چۆن تێپەڕان ئایا ناڕەحەتیان نەکردن با بڵین لەلایەن پۆلیسەوە سۆنیاوتی نەخێر هەموو شتێک ئاسان تێپەڕی ئاخر ئیترەوە دیارە کە هۆی مردنەکە چی بووە ناڕەحەتیان نەکردین وەلێ کرێگرتەکان توڕن ڕاستکۆنیکۆڤوتی لە چی سۆنیاوتی لە سەرەوەی تەرمەکە زۆر ماوەتەوە آخر ئێستا گەرمە بۆنیش بۆی ئەمڕۆ لە نوێژ ێوارە دائیبن بۆ گۆڕستان و سبێنێ بۆ کەنیسێکی بچووک کاترینا ئیڤانۆڤنا لە پێشا قایل نەبوو بەڵام ئێستا خۆشی ئەزانێ کە ئەوە نابێ ڕاستکۆڵنیکۆڤتی کەواتە ئەمڕۆ سۆنیاوتی ئەو تکای کرد کە گەورەمان بکەیت و سبینێ کاتی نوێژ بێ بۆ کەنیسە لەوێەوە بۆ ئەنجامدانی داوەت و ڕێوڕسمی یادکردنەوەکە تەشریف بهێنی تەماڵەوە ڕاستکۆنکۆ وتی بۆ ئەوان داوت بۆ یادکردنەوەکەکەن سۆنیاوتی بڵێ هەر ئاوا خواردنێکی سادە ئەو فەرمووی کە زۆر سپاس لە تۆ بکەم بۆ ئەو کۆمەکەی دوێنێ بێت تۆ نەمانەتوانی تەرمەکە بە خاک بسپێرین لە پرێکدا هەر بەدەم قسەکردنەوە لێ و چەناگەی کەوتە لەرزین وەێ هێزی دای خۆی و بەسەر خۆی دازاڵ بوو پاشان دیسانەوە چاوی لە زەویەکە بڕیەوە لە کاتی گفتوگۆکەدا ڕاستکۆڵنییکۆف بەوردی لی ڕاما بوو دەم و چاوی لاواز، زۆر لاواز، بچووک و ڕەنگ هەڵبزڕکاو، خەتی دەم و چاوی ناڕێک و لووت و چەناگەی باریک و تیژ بوون، نەئەبوو ناوی جوانی لێ بنێت، بەڵام بەرامبەر بەوە چاوە شینەکانی ئەمەندە ڕوون و بێگەرد بوون کە شەیدایان ئەکردی. ڕووێکی هێن میهرەبان و سادە کە بە دەست خۆت نەبوو ڕایان ئەکێشایت. لە سیما و تەواوی پەیکەرەکەیدا تایبەتمەندیەکی تریش هەبوو. لەگەڵ ئەوەدا کە تەمەنی هەدە ساڵ بوو بەڵام زیاتر لە کچۆڵێکێ کرد زۆر لە تەمەنی خۆی بچووکتر و تا ڕادێک لە مناڵە چوو ئەمە هەندێک جار لە جوڵە و بزاوتەکانیدا دەرەکەوت و مرۆڤی ئەهێنایە پێکەنین ڕاستکۆڵنییکۆف جەختی لەسەر قسەکان کرد و پرسی چۆن ئەبێ کاترینا ئیڤانۆڤنا بەو بڕە پارە کەمە کارەکانی تەواو کردبێت و بیری لە خواردنیش کردبێتەوە سۆنیا وتی ئاخر تابوتەکە سادەیە هەموو شتەکانی تریش هەر سادەن بۆیە شتی گرانی تێنەکەوت ئێمە لەگەڵ کاترینا ئیڤانۆڤنا حسابی هەموو شتێکمان کرد بە جۆرێک کە کەمێکیش بۆ داوەتێکە مایەوە کاترینا ئیڤانۆڤنا زۆری مەبەستە ئەو داوەتە بکرێ ئاخر نابێ ئەو حەزی لێکە ئەو خۆتانەی زانن ڕاسکۆلنیکۆڤ وتی تێگەم تێگەم هەڵبەتە تۆ بۆ ژوورەکەم سەر و بنەکەی دایکیشم ئەڵێت ئەم ژوورە لە تابوو دەچێت سۆنیا بە دەنگێکی تۆکمە و هێورە وەڵامی دایوتی تۆ دوێنێشە و هەرچی پارەت پێ بوو داد بە ئێمە ئەمەی وت و زوو چاوی لە زەویەکە بڕی لێو و چەناگەی دیسانەوە کەوتنەوە لەرزین ماوەیەک بوو لەو باری هەژاریەی ڕاستکۆلنییکۆڤ سەری سوورما بوو وا ئێستام قسانە لە خۆیانەوە لە دەمی دەرپڕین. چاوی دونیا ڕووناکتر و پۆلخێریا ئەلیکساندرۆڤنایش بە خۆشەویستییەوە لە سۆنیای ڕوانی، پاشان لە کاتی هەستانیا وتی، ڕودیا! هەڵبەتە ئێمە پێکەوە نانی نیوەڕۆ ئۆخەین. دونیا گیان، وەرە با بڕۆین. تۆیش ڕودیا خۆزگە ئەچوویتە دەرێ و کەمێک ئەگەڕایت و ئەحەسایتەوە. ئەنوستیت و ئەوسا زوو ئەهاتی. ئێمە تۆمان ماندوو کرد، ئەترسم. ڕاسکۆڵنیکۆف بە دەم هەستانەوە خێرا وتی، بەڵێ، بەڵێ دێم، بەڵام بەڕاستی من کارێکم هەیە. ڕازومیخین تەماشای ڕاستکۆڵنیکۆفی کرد و هاواری لێکرد وتی، یعنی ئێوە نانی نیۆڕۆ پێکەوە ناخۆن؟ تۆ چیتە؟ ڕاستکۆڵنیکۆف وتی، بەڵێ، بەڵێ دێم، هەڵبەتە. هەڵبەتە وەلێ تۆ دەقیقێک ڕاوەستەوە مەڕۆ، ئێوەستا لەگەڵ ئەودا کارتان نییە، دایگە. ڕەنگە من لە بینینی ئەوتان مەحروم کەم. پۆل خێریاوتی، نا، نا. بەڵام تۆ دیمیتری پرۆگڤیچ بۆ نانی نیۆڕۆ ئەفەرموویت لەگەڵماندا دنیا جەختی کردوتی تکات لەکەم وەرە ڕازومیخین سەری ڕێزی دانەوەند و دەموچاوی تەواو گەشایە بۆ چرکە ساتێک لە ناکاودا و بە شێوەیەکی سەرسوڕهێنەر هەموو وێزار بوون پلخریاوتی خوا حافیز ڕودیا واتە بە ئومێدی دیدار من خۆشیم لە وتەی خوات لەگەڵدا نایەت خوات لەگەڵ ناستاسیا ئە دیسانەوتم خوات لەگەڵ پل خریا ئەلکسسانندرۆڤ ناویستی سەری ڕێز بۆ سۆنیا دانەوێنێت و لێ نەیتوانی و بە پەلە لە ژوورەکە چۆ دەرێ بەڵام ئەفدوتیا ڕۆمانۆڤنا بە نۆرەی خۆی کە لە دوای دایکەوە ئەڕۆشت و گەشتە ئاستی سۆنیا تەواو سەری بۆ دانەواند و سلاوی لێ کرد سۆنیا شڵەژە بە پەلەو ترسەوە بە هەمان شێوە سلااوەکەی سندەوە لە دەموچاویدا شتێکی وەک نەخۆشی ڕەنگی دایەوە وەک ئەوەی ئەدەب و سەرنجی ئاڤد و تیا ڕۆمانۆڤنای بەلاوە قرس و ناخۆش بووبێ ڕاستکۆڵنییکۆف کە لە ڕاڕەوەکەدا بوو هاواری کردوتی دنیا خواحافیس بێنە دەستت دنیا لە کاتێکدا کە بە شپرزەیی بۆ لایە چوو بە خۆشیوتی بەڵام ئێمە تەوقەمان کرد لەبیرت چوو ڕاستکۆڵنییکۆڤوتی باشە چ ئەیبێکی نییە باجارێکی تریش بیکەینەوە قامکە بچکۆلەکانی دنیای تونوشی دنیا زەردەخەنێکی بۆ کرد سوورداگەڕە خێرا دەستی ئازاد کرد و کەوتە دوای دایکی نەتەزانی ئەو بۆ بەختەوەرە هاتە پێش چاو کە ڕاستکۆڵنییکۆف گەڕایەوە ژوورەکەی نیگایەکی ڕوونی لە سۆنیا کردوتی زۆر چاکە خوا لە مردوەکان خۆش بێت و تەمەنی زیندوەکان درێژ بکە وانە؟ وایە نا؟ سۆنیا تەماشایەکی سەیری دەموچاوی کرد کە لە پرێکدا کرابووە ڕاستکۆنییکۆف چەند چرکە ساتێک لێ ڕامە هەموو ئەو چیرۆکی کە باوکی کۆچکردوین لە باریک چەکەیەوە گێڕابیەوە لە پرێکدا لە چرکەساتێکدا بیری لاوەکە کەوتەوە پۆلخێریا ئەلیکساندرۆڤنا هەرکە هەنگاوی نایە سەر شقامەکە وتی خوایە دۆنێچکە ئێستا هەست بە خۆشحالێکم کە هاتینە دەرەوە لەوە چێت ئەمەیان چاکتر بێ ئاخۆ دوێنێشەو لە فارگۆنی شەمەند دەفەرەکەدا ئەم توانی وابیر بکەمەوە کە تەنانەت لەم بینینە کورتەی کوڕەکەم شادمانە بم دونیا وتی دایکە گیان من جارێکی تریش پێ دەڵێمەوە ئەو هێشتا زۆر نەخۆشە بۆ نایبینیت ئەشێت لەبەرەوەی ئازار بۆ ئێمە ئەکێشێت وای بەسەر هاتبێ ئەبێت لێبوردن هەبێ زۆریش ئەشێت لە زۆر شت ببورین پۆل خێریا ئەلکساندرۆڤنا بە گەرمی و ئیرەی بردنێکی سوکەڵەوە زوو کەوتە دوای قسەکەی کچەکەی وتی وەلێ تۆ لێبوردنت نەبوو ئەزانی دنیا من تەماشای هەردووکتان مەکرد تۆ وێنەیەکیت لەو نەک تەنیا بە ڕووکەش بەڵکو بە ڕۆح و ئاکاریش هەردووکتان غەمگینن هەردووکتان گرژ و تووڕن هەردووکتان لووت بەرز و جوامێرن آخر ناشێ ئەو خۆپەرز بێ دۆنێچکە وانە وەێ بەڕاستی کە بیر لەوە کەمەوە ئەم شەو لە ماڵەکەماندا چی ڕوەدا خەریکە دڵمەوەستێ دنیا وتی گوێ مەدەیە دایکە گیان چی ئەبێت با ببێ دایکی وتی دنیا گیان ئاخر تۆ بیر لەوە بکەرەوە ئێمە ئێستا لە چ بارێکداین هەروەها پۆلخریە ئەلکسسانندۆڤ نای بێچارە لە پڕا و بێ پارێزوتی باشە چی ڕوەدا ئەگەر پیتەر پیتۆڤچ لەوا دەکەی پەشیمان بووە دنیا بە زمانێکی ڕق و سوکایەتیەوتی ئەگەرەوەی کرد ئیتر ئەو چ قیمەتێکی بێت پێت پیانێت ئاخر ئەوە پیانۆیەک بوو بردیان چەند خۆ بە یەکتر داکێشن من لەو کچێش زۆرە ترسم دنیاوتی کامە کچ داگیان دایکی وتی ئەو سۆنیا سمیۆنۆڤنایی کە ئێستا لەوێ بوو دنیاوتی چۆن دایکی وتی دڵم واڵێ دنیا باوەڕەکەی یان نە هەرکە هاتە ژوورێک سەر بۆ ئەوە چوم کە ئەسڵی مەسلەکە لێرەدایە دنیا بە تووڕەیە وتی هیچ لێرە دانیە بەڕاستی دایکە گیان خۆ تۆ هەستەکانت زۆر سەیرن ئەو تازە دوێنێم کچەی ناسی و ئەم ڕۆیش کە هاتە ژوورێ نەیناسی دایکی وتی باشە ئەی بینیت چۆن نیگەرانمانەکە ئەی بینیت ئەی بینیت زۆریش ترسام هەر لێی ئەڕوانیم و ئەیڕوانی چاوانێکێ بوو من بە زەحمت لەسەر کورسێک ئارامم گرت بوو لەبیر تەو کاتەی ڕودیا دەستی بەناساندنی کرد زۆر سێرە پیتەر پیتۆڤچ لەبارەی ئەو کچەوە و ئەنووسێت و کەچی ڕودیا وا بە ئێمەی ئەناسێنێ بە تایبەتی بە تۆ دیارە لای ئازیزە دنیاوتی خەڵک زۆر شتە نووسێ لەبارەی خوشمانەوە زۆریان و تو زۆریان نووسی بۆ لە بیرە چوو من بڕوام وایە کە کچێکی باشە و هەموو ئەم قسانە هەڵبەسراون دایکی وتی یەخواوا بێ لە پرێکدا دنیا قسەکانی دایکی بڕیوتی بەڵام پیتەر پیتۆڤچ بختانکەرێکی نامەردە پرخریا ئەلکسسانندۆڤنا بێدەنگ بوو ڕاستکۆڵنییکۆف ڕاز و میخینی بەرەو پەنجەرە بچکۆلەکە بردووتی گوێ بگرە ئەزانی چ کارێکم پێتا سۆنیا کە بە مەبستی ڕۆشتن سەری ڕێزی دانەوان بە پەلەوتی کەواتە بە کاترینا ئیڤانۆڤ ناڵێم کە دەیت بۆ ئەوێ ڕاستکۆنیکۆڤوتی هەر ئێستا سۆنیا سیمیۆنۆڤنا ئێمە نهێنیمان نییە و تۆیش ڕێگەت لێ نەگرتوین حەزمە کرد دوو قسەی ترت لەگەڵدا بکەم لە پرێکدا وەک ڕستەکەی خۆی بڕی بێت بە ناتەواوی هێشتیەوە و ڕووی لە ڕازومیخین کردوتی بڵێ تۆ ئەم ناوی چییە؟ پۆرفیری پترۆڤی جاناسی؟ ڕازومیخین وەک تاقیبکەرێکی تەواوتی ئەی چۆن خزمی خۆمە ئەم پرسیارت لە چییە؟ ڕاستکۆلنییکۆڤ وتی ئاخر ئەم کارە دەی باشە ئەوەی پەیوەندی بە کوشتنەکەەوە هەیە خۆت دوێنێشە وتت کە لە ژێر دەستی ئەودایە ڕازۆم خێن وتی وایە ئێ ڕازومی خین وا چاوی کرد بۆ نزیک بوو بێنە دەرێ ڕاستکۆنیکۆڤتی ئەو لەوانەی پرسیوەتەوە کە بارمتەیان لای ژنەکە هەبووە منیش بارمتەم هەیە شتی بچکۆلە بەرحاڵ یەکێکیان ئەنگوستیلێکی بچووکە کە خوشکم بۆ یادگاری لە کاتی هاتنمدا بۆ پترسبۆرگ پێی بەخشی بووم سعاتێکی زیوینی باوکیشم نرخی هەمان پێ شەش ڕۆبڵە بەڵام یادگاریەکی ئازیزن لام ئێستا ئەبێ چی بکەم نامەوێت ئەو شتانە سەریان تیا بچێ بە تایبەتی سعاتەکە کاتێکە باسی سعاتەکەی دنیا هاتناوە لە تاو ئەوەی نەک دایکم بێوێت تەماشای ئەو ساعتە بکە گیانم هاتبوو لەرزین ئەوە تەنیا شتێک بوو کە لە دوای باوکم مابووە ئەگەر ون بێ دایکم نەخۆشەکەوێ ئەمەش ژن بڵێ پێم بڵێ چی بکەم ئەزانم وا چاکترە بە بەشی پۆلیس بڵێم ئەشێت ئەوە باشتر بێ کە بە خودی پۆرفیری بڵێم ها ئەڵێ چی ئەمەوێت زوو ئەو کارە بەلایەکدا بخەم ئەبینیت کە پێش نانی نێوڕۆ دایکم لێ پرسێتەوە رازومیخین بە هەڵچوونێکی زۆرەوە هاواری کرد و وتی، هیچ پەیوەندی بە پۆلیسەوە نییە، بەڵکو پەیوەندی بە پۆرفیرییەوەیە. سەیرە، خۆشحاڵم. ئەمە هیچی ناوێ. با هەر ئێستا بڕۆین. لێرەوە دوو هەنگاو بێگومان لەوێیە. ڕاسکۆڵنیکۆڤ وتی، باشە با بڕۆین. ڕازومیخین وتی ئەو زۆر زۆری پێخۆشە پێی خۆشە بدناسێ من لەبارەی تۆ زۆر قسەم لەگەڵدا کردووە لە گەلێک لایەنەوە تەنانەت دوێنێش بابڕین کەواتە تۆ پیرێژ نەکرد ئەناسی باشە پێشاتێکی چاک بوو ئا بەڕاستی سۆنیا ئیڤانۆڤنا ڕاستکۆڵنییکۆف بۆی ڕاستکردە وتی سۆنیا سیمیۆنۆڤنا پاشان هەر بەویوت سۆنیا سیمیۆنۆڤنا ئەمە ڕازومیخینی هاوڕێمە کوڕێکی زۆر باشە سۆنیاوتی ئەگەر تانەوێ ئێستا بڕۆن سۆنیا سمیۆنۆڤنا بێەوەی تەماشای ڕاز و میخینکە ئەو قسانەی کرد و لەم ڕفتاری خۆشی زۆر شڵەژە ڕاستکۆڵنییکۆف یەک لای کردەوتی باشە بڕین سۆنیا سمینۆڤنا من هەر ئەمڕۆ سرێکتان لێدەم پێم بڵێ بزانم تۆ لە کوێژی ڕاستکۆلنییکۆف بێ دوو دڵی ئەمەی وت وەلێ لە نیگای کچەکە خۆی دزیەوە سۆنیا ناونیشانی خۆی دایە و سوور داگەڕا هەمویان پێکەوە چوونە دەرەوە ڕاز و میخین کە لە دوایانەوە لە نەردەوانەکان ئەهاتە خوارێ پرسی دەرگاکە داناخەیت ڕاستکۆلنیکۆڤتی هیچ کاتێک دایناخەم پاشان ڕاستکۆلنیکۆف بێ دەربەستانەوتی دوو ساڵی تەواو ئەمێت قفڵ بکڕم اینجا بە پێکەنیەوە ڕووی لە سۆنیا کردوتی ئەو کەسانەی هیچیان نیە شیاوی قفڵ لێدان بێت بەختەوەرن وانە؟ لەبەر دەرکی دەرگای دەرەوە کە چۆ سەر شەقامەکە وەستان ڕاستکۆڵنییکۆڤتی سۆنیا سمینۆڤنا تۆ بەلای ڕاستدا ڕۆی بەڕاست تۆ چۆن ماڵەکەی منت دۆزیەوە بە ئاوازێکەوە ئەم پرسیارێکت وەک بڵێ بێ پرسیاری تری بەدووادا بکە ئەوسا هێشتا ناوی خانەوادەی تۆم نەزانی ناوی خۆشت باوکیشم هەر ناوی نازانیت ئێستا هاتم لەبەرەوەی دوێنێ شەو و ناوتانم زانی ئەمڕۆ یەکسەر پرسییم جەنابی ڕاستکۆلنییکۆف لەم ناوە لە کوێدایە نەیشمەزانی کە تۆیش ژووری ئامادەکراوت گرتووە خوارد لەگەڵ من بە کاترینا ئیڤانۆڤنا ئەڵێم